سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست، خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا لە بەرنامەیەکی تر، بەرنامەی، خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان، بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە. بە پشتیوانی خودای گەورە بەشی یەکەمی کتێبەکەمان بۆ تەواو کردن و دەستمان بە بەشی دووەمی کتێبەکە کرد کە لە چەند خاڵی خۆی دەبینێتەوە و ئێستاش دەگەین بە خاڵی دووەم. خۆیان لە پلە و پای و شوورەت پاراستووە پیاوانی ساڵح مامۆستایەکمان هەبوو لە بەغداد لە کاتێ لە کۆلیژی شەریعە دەمان خوێند ناوی دکتۆر خالی جمەیلی بوو هەدوو چاوی نابینا بوو زۆر زیرەک بوو تاوای لێهات بوو پێیان دەوت تەها حوسێنی عراق لە یادمە هەرجارێک کورسیمان بۆ دەهێنا و دامان دەنیشان لەسەری پێی ناخۆش بوو دەدەین بەو کەسانەی کە لە دونیا حەزیان لە بەرزی و پلە و پایە و شووڕەت و ناوی گەورە نییە و ئەگەر کرایشن بە سەر گەورە و شووڕەتیان پەیدا کرد فەساد و بەدڕەوشتی بڵاو ناکەنەوە و دەی سەرەنجامیش هەر بۆ لە خوا ترسانە. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پەروەردەی هاوەڵەکانی خۆی بە جۆرێ کردبوو کە خۆیان بدزنەوە لە پلە و پایە و بەرپرسیارێتی و نەیانەوێت و لەو بارەیەوە ڕوو دەکاتە ئەبو زەرری غیفاری و بە سۆزێکی باوکانەوە پێی دەفەرموێت، ئەی باوکی عەبدولڕەحمان، هەرگیز داوای پۆست و بەرپرسیارێتی نەکەیت، چونکە لە ڕۆژی قیامەتدا پەشیمانی لە دوایە. لە جێگەیەکی تردا بە شێوەیەکی وردتر مەسەلەکە ڕوون دەکاتەوە و زیاتر دووریان دەخاتەوە لە حەزکردن لە پلەوپایە و هەوڵدان بۆی، هەروەکو دەفەرمێت ئەگەر دەتوانیت تەنانەت ئەمیری و سەرگەورەی دوو کەسیش نەکەیت دەیوا بکە و لە دنیادا هەوڵ بدە وەری نەگریت هەر ئەم پەروەردەی پێغەمبەری خوا صلى الله عليه وسلم بوو کەوای کرد لە هاوڵان بە زۆرێ خۆیان لە بەرپرسی دەدزیەوە و پۆستی بەڕێوبردنیان پێ خۆش نەبووە ئەوە سەعدی کوڕی ئەبی وەقاصە خوا لێ ڕازی بێت و پێی خۆشە لەناو ماڵ و منداڵ و مەڕ و ماڵاتەکەیدا بژی و کەس نەیناسێت و کەس لەبەری هەڵنەسێتەوە و بەندەیەکی لە خوا ترسی نهێنی بێت و ئیتر هیچ گوێ نادات بە هاندانی چواردەورەکەی و بۆڵە بۆڵ و گلەیی خزمەکانی لەوەی کە هەوڵی دەستخستنی پلە و پایە نادات، دەی با گوێ بگرین بۆ ئەم وتوێژە ناوازەیەی باوک و کوڕێک. سەعدی کوڕی ئەبی وەقاس خوا لێ ڕازی بێت، ئەو هاوەڵە دڵسۆز و بەغیرەتەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم و تاجی سەرکەوتنی جەنگی قادسیە و سەرکردەی سوپای ڕزگاریکردنی عێراق لەناو حوشتر و مەڕوماڵاتەکەیدا بوو، عومەری کوڕی هات بۆ لای و پێی وت، باوکە گیان، ئەوە چۆن ڕازی دەبیت وەک عارەبێکی دەشتەکی خەریکی حوشتر بەخێوکردن و مەڕ و ماڵات بیت و خەڵکیش وا کێشمەکێشمی کورسی و دەسەڵاتیانە؟ هاوەڵی تێگەیشتووی پێغەمبەرمان محەممەد صلی اللە علیه وسلم سەعدی کوڕی ئەبی وەقاس پێکەنینی دێ بەم وتانە، دەستی دەکێشێت بە سنجی عومەری کوڕیدا و پێی دەڵێت، کوڕی خۆم، من لە پێغەمبەری خوام بیستوە صلی اللە علیه وسلم کە فەرموویەتی خوای عز وجل بەندێکی لە خواترسی پەنهانی خۆش دەوێت واتە جگە لە خوا کەس نایناسێت و شوڕەتی نەبێت ئەمەش عوسمانی کوڕی عەفانە خەلیفەی سێمی پێغەمبەری خوا و ئەو هاوڵە بەڕێزەی کە فریشتەکانی خوا شەرمیان لێکردووە ڕازی نابێت و حەز ناکات لە دوای ئەبوبەکری سدیق، خوا لێ ڕازی بێت، ببێتە خەلیفەی موسڵمانان و ئەمە چۆن ڕووی داوە؟ ئیبن جۆزی دەڵێ لە ڕیوایەتی سەحیحدا هاتووە کە ئەبوبەکری سدیق لە کاتی سەرەمەرگدا وەسیەتنامەی خۆی بە عوسمانی کوڕی عەفان نووسیەوە، هەر کە گەیشتە باسی خەلیفەی دوای خۆی خەریک بوو ناوی بەرێت لە هۆش خۆی چوو. عوسمانیش خێرا لە خۆیەوە نووسی عومەر و کاتی ئەبوبەکر بە هۆش هاتەوە وتی چێت نووسیوە؟ ئیمامی عوسمان وتی عومەری کوڕی خەتاب و ئەبوبەکریش پێی وت ئەگەر ناوی خۆیشت بنووسیایە شایانی بوویت. لە ترسی خودا نەیهێشتوان پیاوە مەزنانە شان شانیانی بڵێ و پایە و شوورەت و کورسی بکەن و بۆ خۆیانی دەست بخەن و ئەمەش عەبدوڵڵای کوڕی عومەری کوڕی خەتتابە خوا لێیان ڕازی بێت و لە ناو کەعبەدا و لە سوژدەدا ئەم ڕاستیە دەخاتە ڕوو. نافع دەڵێت عەبدوڵڵای کوڕی عومەر خوا لێ ڕازی بێت لە ناو کەعبەی پیرۆزدا بوو گوێم لێ بوو لە کاتی سوژدەدا دەیوت ئەی پەروەردگارم تۆ چاک دەزانی من لەبەر خاتری ترسی تۆیە و لە تۆ دەترسم ئەگینە هیچ شتێک ڕێم لێ ناگرێت لەوەی شانەخڕە لەگەڵ قڕیشدا بکەم بۆ دەستکەوتنی دونیا و پلە و پایە. مەرز نییە ساڵحان لە هەموو کاتێکدا پلە و پایە و پۆست وەرنەگرن، چونکە لە هەندێک کاتدا دەبێت وەری بگرن، وەگەرنا گوناهبار دەبن، چونکە کەسێکی ناشایستە لە باتی ئەوان وەری دەگرێت، فەسادی و خراپەکاری لە وڵاتدا بەرپا دەکات. بەڵام ئەگەر کەسانی شیاو و لێوەشاوە و خواناس زۆر بوون، لەو حاڵەتەدا ساڵیحان خۆیان لە بەرپرسیارێتی شواردوێتەوە و لە کاتێکیشدا وەریان گرتبێت ئەو پۆستە نەیگۆڕیون و لە خۆیان بایی نەبوون. باوتوێژی نێوان شیردۆشەکان و خەلیفەی یەکەمی ئیسلام ببیستین. ئەبوبەکری سدیق خوا لێ ڕازی بێت پێش ئەوەی بیکەن بە خەلیفەی موسڵمانان هاوکاری ژنانی دەکرد و مەڕ و بزنی لەگەڵدا دەدۆشین و کاتێ بووە خەلیفە یەکێ لەو خانمانەی گەڕەک هاواری لێ هەستا و وتی ئیتر مەڕەکانی گەڕەکمان لەگەڵ نادۆشێت و لە دەستمان دەرچوو. کاتی ئەبوبەکر ئەو قسەی بیستەوە وتی بە تەمەنم بەردەوام بۆتان دەدۆشم و ئیوادارم ئەو کارەی دراوتە دەستم لە ڕەوشتە جوانەکانی پێشترم نەکات و لە پاش خلافەتیش هەر مڕەکانی بۆ دەدۆشین برای مسلمانم لەو ڕێگەیەدا زۆر سادە دەبیت و لە کاتی بەرپسیارەتیدا سوود لە وەرزشی ساڵحبوونەکەت دەبینیت و فیزلی و خۆبەزل زانین نایەت بەلاتدا و هەست لە لەقەب و نازناوی گەورە گەورە ناکەیت و خۆت زۆر بە خاچی و سادە دەزانیت ئای کە خەڵکی لەو کاتەدا خۆشیان دەوێیت سەیری ئەمیری باوەڕدارن کە ئۆمەری کوڕی عەبدولعەزیز بزانە هەڵوێستی چی بوو بەرامبەر ئەو پیاوەی کە هاتە لای بەناوی خۆیەوە بانگی کرد زیاد مەولایی ئیبن عیاش لەگەڵ هاوڕێکانیدا هاتن بۆ سەردانی عمەری کوڕی عبدالعزیز و عمەریش ڕێگایدا بە تەنها بێتە ژوورەوە و کاتێ هاتە ژوورەوە لە بیر و چوو سڵاوی خلافەتی لێ بکات و پاشان بیری کەوتەوە خێراوتی السلام عليك يا أمير المؤمنين عمەریش فەرمووی یەکەم سڵاوت هیچ عیبێکی نەبوو هیچ زیانێکی نەبوو پاشان لەسەر کورسی خلافەت دابەزیە سەر زەویەکە و وتی، من زۆر لەوە گەورەترم کە لە شوێنێکدا دابنیشم بەرزتر بێت لە ئاستی زیاد. ئەم عومەرە گەورە و مەزنە لە نەوەی عومەری کوڕی خەتابە و نێوانی لەگەڵ خەلیفە سلەیماندا زۆر خۆش بوو و سلێمان زۆری خۆشویستوە بۆیە زۆر ترسا لەوەی خەلیفە سلێمان لە سەرەمەرگدا وەسیەت بکا بەدانانی عومەر بە خەلیفە دوای خۆی بۆیە لەرزی لێهات و بەخێرا خۆی گەیاندە ڕەجا و ئەم وتوێژە کەوتە نێوانیان. ڕەجای کوڕی حەیوا کە وەزیری زۆرێ لە خەلیفە ئومەویەکان بوو و پیاوێکی ساڵح و بۆ خوا ژیاو بووە دەڵێ دوای ئەوەی هەموو ئومەویەکانم کۆکردەوە و پێش مردنی سولەیمان بەیعەتم لێوەگرتن بۆ ئەو کەسەی ناوی لە وەسیەت نامەکەی سولەیمان هاتووە و بڵاویان لێکرد یەکسەر عومەری کوڕی عەبدولعەزیز وەک ئەوەی بڵێ دڵی خەبەری دابێت کە ناوی ئەو بێت، بۆیە بە پەلە هات بۆ لام و وتی، ئەی ئەبا میقدام! پەیوەندییەکی دۆستانە هەبووە لە نێوان من و سولەیماندا و زۆر چاک و بەبەزەیی بووە لەگەڵ مندا و زۆر دەترسم ناوی منی نووسیبێت و خیلافەتی دابێت بەسەر مندا، دەی تۆ ئەو خوایە و لەبەر خاتری ئەو سۆز و خۆشەویستیەی نێوانمان و ئەو نهێنیەم پێ بڵێ تا کار لە کار نەترازاوە بڕۆم بڵێم داوای لێبوردن دەکەم و بیدە بە یەکێکی تر تا زووە و کۆچی دوایی نەکردووە دوایی پەلە قاژەکردنم هیچ سوودی نابێت ڕەجا دەڵێ وتم والله یەک پیتت پێناڵێم عمر زۆر بە تووڕەیەوە ناوچاویدا بێکدا و جێی هێشتم سبحان اللە تەنها مسلمانە تێگەیشتوەکان ساڵحان بۆ خوا سڵحاون ئەم هەڵوێستە مەردانیان لێدێت ئەجینا زۆر کەسێ لە دیندا شارەزایە و علومی شەرعی خوێندووە بەڵام نەچوەتە ناو کاروانی ساڵحانەوە بۆی ئەگەر پۆستە چشی لێبسەنیتەوە لە داخاندا دەست لە کار دەکێشێتەوە بەڵکو لەم ڕۆژەدا هەوڵی کڕینی دەنگەکانیش دەدات و تەحالوفاتیش دەکات بۆ ئەوەی دەربچێت. ثابتی کوڕی ئەقڕەم ڕەزای خوای لێبێت چاک تێگەیشت بوو لە ئیسلام بۆیە خۆی دەشاردەوە لە وەگرتنی سەرکردەی و لە جەنگی مؤتەدا و لە ناوگەرمەی تەقەتەقی شمشێردا ئەم وانە مەزنەمان فێردەکات و ئاڵاکە دەداتە دەستی خالیدی کوڕی وەلید ئیبڕاهیمی کوڕی یەحیای کوڕی زەیدی کوڕی ثابیت دەڵێت لە جەنجی مؤتەدا هەموو سەرکردەکانی سوپای مسلمانان یەک لە دوای یەک شەهید بوون تا ثابتی کوڕی ئەقرەم ڕزای خوای لێبێت ئاڵاکەی بەرز کردەوە و بە هەموو دەنجی هاواری کردووتی ئەی باوکی سلێمان ها ئاڵاکە بگرە دەست و خالیدیش وەری نەگرت و وتی، تۆ شایەنی سەرکردەییت لەبەر تەمەنەکەت و لەبەر بەشداریکردنت لە جەنگی بەدردا. ثابیت لە وەڵامدا پێی وت، بیگرە، سوێند بە خوا بۆ ئەوە هەڵمگرت بیدەم بە دەستی تۆ. و پاشان بە سەربازەکانی وت، ئایا بە سەرکردەیی خالید ڕازین؟ وتیان، بەڵێ. کاروانی پڕ لە نووری ساڵحان شۆهرەتی تیا نییە، و گەر دەتەوێت لە کاروانەکەدا وەری بگریت ئەبێ پێت ناخۆش بێت ناوبانگ دەربکەی چونکە سەر دەکەشێ بۆ غرور و لە خۆبایی بوون و ڕیابازی شوێنی دڵسۆزی و ئیخلاص دەگرێتەوە پەنامان بەخوا بۆیە سەیری خالیدی کوڕی مەعدان بکە و بزانە لەم بارەیەوە چوانەیەکمان پێ دەڵێتەوە سەفوانی کوڕی عەمر دەڵێت خالیدی کوڕی مەعدان ڕەحمەتی خوای لێبێت هەر کاتێ هەستی بکردایە بەوەی حەڵقەی دەرسە گشتیەکەی گەورە بووە وازی دەهێنا لێی واتای دەیدایە دەستی زانایەکی تر و خۆی لە جێیەکی تر وانەی دەوتەوە ڕاوی دەڵێت لە سەفوانم برسی بۆچی وای دەکرد وتی شوورەت و ناوبانگ دەرکردنی پێناخۆش بووە برای خۆشەویستم، خوشکی بەڕێزم، تۆ هاتوویتە نێو ئەم کاروانە پڕ لە نوورەی ساڵحان، کەواتە پلە و پایە و شووڕەت و ناودەرکردن و پۆستی بەرز، چەند زاراوەیەک بن قێزت لێیان بێتەوە و هەر کەسێ لە هاوڕێکانت یا خزمەکانت بوون بە بەشێکی گەورە تۆ خەفەتی بۆ بخۆ، بڵێ داماوە بەرپرسیاریەتەکەی گەورەتر بووە. خوا ڕەحم و پێ بکات و ئەو پۆستە نەیگۆڕێت و منیش سوپاس بۆ خوا بەرپرسیارێتیم نییە و بەسمە ئەم ژیانە سادەییە خۆم. ئەگەر وا بکەیت ئەوە دڵنیابە لە تاقیکردنەوەیەکی ساڵحاندا دەرچوویت و خۆت ئامادە بکە بۆ تاقیکردنەوەیەکی قۆناغێکی تر. ئەم وانەیش زانای خواناس و ساڵح سوێدی کوڕی غەفڵە ڕەحمەتی خوای لێبێت بە وتەیەکی بچووک و چەند پیتێکی کەم بۆمان ڕوون دەکاتەوە. عەمرانی کوڕی موسلیم دەڵێ مامۆستا سویدی کوڕی غەفڵە ڕەحمەتی خوایان لێبێت هەر کاتێک لە پاڵیدا باسیەوەیان بکردایە کە فلان کەس ئەوەندەی وەرگرت و فلان کەس بوو بە فلان شت و فلان کەس فلان پۆستی پێدرا ئەم یەک زەڕڕە هەناسەی هەڵدەکێشێت و خەفەتی نەدەخوات بۆی کە بەم هیچ نەدراوە نەشکراوە بە هیچ بەڵکو لەسەر خۆ و هێمنانە دەیفەرموو بەسمە من تەنها نانە ڕەق و خوێم هەبێت ئەمە بەهڕەکەیە، حەز بە شۆرەت نەکردن تەنها لە بازاڕی باوەرداراندا دەست دەکەوێت، بە درێژایی مێژووش مسوڵمانان زۆر سوودیان لێ وەرگرتووە و زۆرێ لە ناکۆکیەکانیان پێ چارەسەر کردووە و ئەوە خەلیفەی پێنجەمی پێغەمبەرەکەمانە صلی اللە علیه وسلم کە چۆن لە وەرگرتنی پۆست و دابەزی و وازی لێ هێنا بۆ معاویەی کوڕی ئەبو سوفیان، ئەم ڕەوشتەیش زۆر مەزنە لە حەسەنی کوڕی عەلیدا بوو، بۆیە پێغەمبەر صلی اللە علیه وسلم وەسفێکی گەورەی دەکات. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەفەرموێت بە حەسەن ئەم کوڕەم سەرکردە دەردەچێت و لەوانەیە ببێتە هۆی ئاشتەوایی نێوان دوو کۆمەڵی مەزنی ناو موسڵمانان. لاوازبوونی ئەم بەهرە گەورە پڕ لە خێرە لە خواناسان و خەمخۆرانی ئەم ئیسلامەدا لەم سەردەمەی ئەمڕۆماندا و بە چاوی خۆمان دیمان سوود وەرنەگرتن لەم کارە جوانەی ساڵحان وای لێکردوون پەرتەوازەیی کردن و هەرکەسە و هەوڵی مانەوەی خۆی دەدات لە پۆستە باڵاکەیدا. داواکردنی شووڕەت و پلە و پایە هەڵدێرێکی سەختە و بەران و گاکێوکیان شاخشاخێنی لەگەڵ دەکەن و کەم کەسێ شایستەی پلە و پایە نەبێت و بدرێتە دەستی و سەرکەوتوو بووبێت لە بەرنامەی بەڕێوبردنی کاروباری وڵاتدا. ئەگەر ئەم بەهرەیەیان لە ئیسلام وەرنەگرتبێت، گەورەترین پۆست و ترسناکترین پۆست بە ئاسانی دەدەن بە کەسێک کە بچووکترین مەرجی ئەو پۆستەی تێدا نییە، جگە لەوە نەبێت کە لایەنگر و ئەندامی خێری حاکمە. و هەر ئەوەش وا دەکات کە کەسانی شایستە لە ماڵەکانی خۆیاندا دانیشراون و هیچیان بەدەست نییە و لە ئەنجامی ئەوەیشە هەموو جۆرە گەندەڵیەکی ئیداری و ماڵی و سیاسی و تا دوایی هاتۆتە کایەوە، با گوێ بگرین بۆ شوعەیبی کوڕی حەڕب خوا لێ ڕازی بێت بزانین لەم بارەیەوە چیمان پێ دەفەرموێت. هەر کەسێک هەوڵی دەستکەوتنی پلە و پایە و شوورەت بدات ئەوە بەرانەکان شاخشاخێنی لەگەڵدا دەکەن جا ئایا بەرامبەریان دەتوانێت بوەستێت و هەر کەسێک ڕازی بێت بەوە لە دواوە قافڵەوە بێت و لای کلکەکەیدا بێت ئەو خی گەورە دەیباتە لای سەرەکەی و دەیکاتە سەر قافلە فەرموون برا و خوشکی ناو کاروانەکەم، وانەیەکی نوێ لە عەڵقەمەی کوڕی قەیسەوە وەربگرە کە خاوەنی کێوێک زانست و زانیاری بوو لە قورئان و فەرموودەدا. بەڵام چوو بووە ماڵەکەی خۆی و دەستی لە کاری وانەوتنەوە هەڵگرتبوو، لەمبارەیەوە قسەیان لەگەڵ کردبوو و پێیان وتبوو، ئایا ئەگەر لە مزگەوت هەڵقەتک دروست بکردایە و قورئان و فەرموودەت فێری خەڵکی بکردایە باشتر نەبوو؟ لە وەڵامدا وتی، پێم خۆش نییە خەڵکی دوام بکەون و مامۆستا مامۆستا و گەورە گەورەم لە ناوببەن، بڵێن ئا ئەمە عەڵقەمەیە. بەڵام ئەم عەڵقەمەیە مەزنە لە ماڵەکەی خۆیدا ئاڵفی دەدایە مەڕ و ماڵاتەکەیان و هاوکاری ئافرەتانی ماڵەکەی دەکرد لە ئیش و کارەکانیاندا. بێگومان وەکو پێشتر وتمان ئەمە لە کاتێکدا درزوە کە زانایانی قورئان و فەرموودە زۆر بن بەڵام ئەگەر هەر خۆی بێت لەو بوارەدا دروست نییە لە ترسی ناو دەرکردن خۆی لەو کارە گەورەیە دوور بخاتەوە. ئیسلام کە هاتووە جۆرە پەروەردەیەکی ناوازەی فێری شوێنکەوتانی کردووە کە لە هیچ دین و حیزب و گەلێکدا بەدی ناکرێت. ئەویش خۆ خۆشنەویستنی شوڕەتە و هەزنەکردنی دەرکەوتنە بەڵکو مەلاین دۆلار خەرج دەکەن تا ناودار بکەن لەوانەشە باوەڕ نەکەن کە خواناسان و ساڵحانی ئومەتی ئیسلام خۆیان لە پلە و پایە و شوورەت دەدزیەوە چونکە لای ئەوان ئەوە چڵە پۆپەی گێلیەتیە بەڵام با سەرێک بدەین لە ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێ بێت بزانین لەم بارەیەوە چی دەڵێت کە خاوەنی دەریایەک زانستی ئیسلامیە بە تایبەت لە بواری فقهیدا ڕەبیعی کوڕی سولەیمان دەڵێت لە پێشەوە شافعیم بیست دەیوت ئاواتە خواز بووم هەموو خەڵکی لە منۆ زانستیان وەربگرتایە و کەسیش ئەو زانست و زانیاریانەی نەدایەتە پاڵی من و باسی منی بە هیچ جۆرێک نەکردایە ئەمڕۆ جگە لە من و تۆ خۆشەویستەکەم لەگەڵ ئەوانەی ڕێڕەوی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم و هاوەڵان و ساڵحین دەگرنە بەر کەسێ نەماوە کە حەز نەکات لە حکومەتەوە خۆی نزیک بێتەوە و کاربەدەستان بیناسن و مام حەمەیی بۆ بەرپرسان بکات تابەڵکو کوڕەکەی دامەزرێنن یان کچەکەی نەقڵ بکەنەوە بۆ شارەکەی خۆی یان پارچەیەک ئەرزەی بە ناڕەوا بۆ بچڕن و هەندێ کات ئامادەشە لەو پێناوەدا هەندێ کاری ناشایستەیان بۆ بکات. بەڵام ئەندامانی ناو کاروانی ساڵحەکەمان هەر حەزیش ناکەن بەرپرسەکان ناویان بزانن چ جای بڕۆن بۆ لایان و داوای شتیان لێ بکەن سەیری خواناسەکەی یەمەن بکەن ئوەیسی قەرەنی ڕەحمەتی خوای لێ بێت لەم بارەیەوە چۆن وەڵامی ئەمیری باوەڕداران عومەری کوڕی خەتاب دەداتەوە ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت ئەسیری کوڕی جابر دەڵێت عمەری کوڕی خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت بە ئوەیسی قەرەنی وت بە نیازی بۆ کوێ بڕۆیت وتی بۆ کوفە دەڕۆم پێوت شتێک بنووسم بۆت کە بیدەیت بەواری کوفە تا چاک بێت لەگەڵتدا و حیسابی تایبەتیت بۆ بکات ئەیژوتی نا نا من ئەوەم پێ خۆشترە کە لە ڕیزی ئەو کەسانەدا بم کە لەگەڵ بیری کەسدا نین و کەس نایان ناسێت ئەمەش قلابیەکی ساڵحی نێو کاروانەکەمانە مامۆستا حەسەنی بەسریە کە ناوی ئەیب سەختیانە و یەکێکە لە زانا خواناسەکان و لە ماوەی ژیانیدا چل جار حەجی کردووە یەکێک بوو لە هاوڕێ خۆشەویستەکانی یەزیدی کوڕی وەلیدی کوڕی عەبدولمەلیک لە کاتی لاویدا و دوای ئەوەی کە یەزید بوو بە خەلیفەی مسلمانان ئیتر شێخ ئەیوب لێی دوورکەوتەوە و هاوڕێتی نەکرد لە زەمەنی جەهالەتی ئەمڕۆماندا خەڵکانی نەفس نزم خواخوایانە خزمەتێکی دوور یان کۆنە هاوڕێتیەک یان لە پاسێکدا کاتی خۆی پێکەوە دانیشبن تا دوایی خۆی پێ بەرێتە پێشەوە و هەندێ کاتی ناڕەوا و فەسادی ئیداری و تێپەڕاندنی ئاستەکانیان پێ بکەن. بزانین ئەیوب چی دەڵێ و بە چ وشەیەکی کەم و لە ڕێگەی نزایەکەوە ئەو محازەرەیەمان پێشکەش دەکات. ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێ بێت هاوڕێی یەزیدی کوڕی وەلیدی کوڕی عەبدولمەلیک بوو، کاتێ یەزیدی هاوڕێی بوو بە خەلیفە، ڕووی کردە پەروەردگار و فەرمووی، ئەی پەروەردگارم ناوی منی لەبیر بەرەوە. ئەی خوشک و برایانی ساڵحی گوێگرم، خوا منیش و ئێوەش ساڵح دەکات ان شاء اللە، گرنگ نەبێت لەلات لە دائیرەکەتدا بەڕێوبەر نیت، یان سەرۆکی بەش نیت یان لە قوتابخانەکەتدا بەڕێوبەر یان جێگر نیت و لە پەڕلەماندا ئەندام نیت و لە ئەنجومەنی پارێزگاشدا ئەندام نیت بەڵکو لەوانەشە تۆ شایانی هەموو ئەو جێگانە بیت و لەوانەیە لە زۆربەی ئەوانەش باشتر بیت کە لەبەر چەند هۆکارێکی دنیایی دوور لە شایستەی خراپ ناو جێگانە بەڵام پیرۆزباییت لێبێت تا ڕۆژی خۆی و لە قیامەتدا هەزاران پرسیار و لێپرسینەوە ڕوو لەوان دەکات یەک دانیان لە تۆ ناکرێت بۆیە گرنگەوەی خوامان لێ ڕازی بێت و لە گوناهانمان خۆش بێت ئەجینە دنیا هەر چۆنێ بێ کۆتایی دێ و قیامەت دێتە پێشەوە لەم بارەیەوە ئیبن عەباس ڕەحمەتی خوای لێ بێت هاوەڵی گەنجی پێغەمبەرمان محەممەد صلی الله علیه وسلم وانەیەکی گرنگی پێ بۆمان و با لە دەستی خۆمان نەدەین و گوێی دڵی بۆ بکەینەوە و گوێی بۆ ڕادێرین ئەبوو وائید دەڵێ عەبدوڵڵای کوڕی عەباس ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت، ئاواتەخواز بووم خوای گەورە لە گوناهێک لە گوناهەکانم خۆش بێت، ئیتر با کەس نەمناسێت و نەشزانن کوڕی کێم و لە چ بنەماڵەیەکم. پێغەمبەرمان سەروەرمان صلی اللە علیه وسلم نەخشەی ساڵحبوونی لە ڕێگای فەرموودەکانیەوە بۆ کێشاوین و ساڵحانی مێژووی ئیسلام ئەو فەرموودانە کاریان کردە سەر دڵ و هەست و هەناویان و لە کۆمەڵێ گەنجی سەرگەردان و هەڵەشە و کۆمەڵێ دز و ڕێگر و جەردە هاتنە ناو ئەم کاروانەوە و توانیان مێژووی چەپەڵی پێشویان سپی بکەنەوە و باشتریش ببنە مامۆستا و پێشەوای ئێمە لە ساڵحیەتدا. ئەم فەرموودەی ئەبو هوڕەیرا جوان جوان گوێی لێ ڕادێرە و ئیتر تامی موسڵمانە ڕاستەقینە دەچێژیت و بەبێ ئەوەی کەس حیسابت بۆ بکات لە لای خوا حیسابی گەورەت بۆ کراوە و چاک جێی دڵتی بۆ بکەرەوە هاوڵی پێغەمبەرمان سەڵ الله عليه وسلم ئەبوو هۆڕێڕا ڕزای خی لێبێت دەڵێ هاوڵی پێغەمبەرمان سەڵ الله عليه وسلم ئەبوو هۆڕێرا ڕزای خی لێبێت دەڵێ پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرمووی، خوای عز و جل لەناو هەموو دروستکراوەکانیدا بەندە خاوێنە نەناسراوە بەریئەکانی خۆش دەوێت کە سیفەتەکانیان ئەمانەن، قژی سەریان تێک ئاڵاوە و دەم و چاویان ڕەش هەڵگەڕاوە و سکیان چووە بەناوا و هەر کاتێک بیانەوێت بچنە لای بەرپرسەکان ناهێڵن و هەر کاتێ داوای کچی دەوڵەمەندەکان بکەن پێیان نادەن و ئەگەر دیار نەمێنن کەس هەواڵیان ناپرسێت و هەر کاتێ دەرکەوتن کەس خۆشحاڵ نییە بە هاتنیان و هەر کاتێ نەخۆش بوون کەس سەردانیان ناکات و هەر کاتێک بمرن کەس لەگەڵیان ناڕوات بۆ سەرقەبران. چێژ و خۆشیەکی تایبەتی هەیە برایان کە تۆ بڕوانامەت هەبێت بەڵام خەڵکی پێت نەزانن نووسەرێکی مەزن بیت بەڵام کەس ناتناسێت ئاقل و سیاست مەدارێکی گەورەیت بەڵام لە بێ ئاگان وایە تۆ قیل و فیل لە یەک ناکەیت قەیناکا، با هەروا تێبگەن، با وەک مرۆڤێکی دەروونپاکی سادە و وردە وردە لەسەرخۆ بۆ نوێژەکان بەرەو مزگەوت بڕۆ، با لە بازاڕەکانیشدا بۆ شتکڕین سەڕە بگری و مەهێڵە بتناسنەوە و پێش هەموو خەڵکەکە شتەکە بۆ تۆ بدەن و تووشی تاوانت بکەن و مافی ئەوانەی پێش خۆت بخۆیت، من ماوەی شەش مانگ لە تاران ژیاوم و وەک نیمچە خوێندەوارێ خۆم خستبووە بەرچاو. ئەمەندە بە چێژ بوو لەلام کەس لەبەرم هەڵنەدەستا. دەیانناردم بۆ سەموونخانە و گسکی ژوورەکەشم دەدا و چێشتیشم لێ دەنا. لە کاتێدا کە کەرەج بەجێ بهێڵم و بڕۆم بۆ مەیدان و وەلی عەسر، پیاوەکەی هاوڕێم کە خەڵکی ناوچەی سنە بوو پێی وتم هەر لە سەرەتاوە دەمزانی تۆ کەسێکی نەخوێندەوار و شوان نیت و لە شەرعیشدا زۆر بە ئاگای بەڵام بەداخەوە درەنگ زانیم وتم نادرەنگ نەتزانی زۆر باشە خوا کەسێکی خۆش دەوێت خۆی لە هاوڕێکانی خۆی بەرزتر نەگرێت و خۆی جیا نەکاتەوە خوشک و برایانی بەڕێز و خۆشەویست و گوێگر، وەرن با بچینە خزمەت زانا و خواناسی ئیسلام، عەبدوڵڵای کوڕی موبارەک، ڕەحمەتی خوای لێ بێت. وا لە شاری بەسڕە تینویان بوو، بەرەو بیری ئاوێک ڕۆیشتن و زۆر قەرەباڵغ بوو، خەڵکەکە مەجالیان نەدەدا بەو زاتە گەورەیە تا بڕواتە پێشەوە ئاو بخواتەوە و بە پاڵ دەیانکردە دوای خوداوە. ئەمە چۆن بوو؟ حەسەنی بەسری بۆمان دەگێڕێتەوە، حەسەنی بەسری دەڵێت، ڕۆژێک لەگەڵ عەبدوڵڵای کوڕی موبارەکدا بووم ڕەحمەتی خوای لێ بێت لە شاری بەسڕەدا دەگەڕاین، تا عەبدوڵڵا لەبەر توێنێتی بەرەو شوێنی ئاو خواردنەوە ڕۆیشت کە لەوێ خەڵکێکی زۆر ئاویان دەخواردەوە و قەرەباڵغ بوو، دەویست بڕواتە پێشەوە بە پاڵ دەیانبردەوە بۆ دواوە، چونکە نەیاندەناسی، پاڵیان پێوە دەنا و نەیاندەهێشت بە ئاسانی ئاوەکەی بخواتەوە، ئەویش ڕووی کردە حەسەن وتی، ژیان ئا بەم جۆرە خۆشە کە نەناسرێین و لەبەرمان هەڵنەسن. هەروەها حەسەن دەڵێت، لە کاتێکدا لە شاری کوفە بوو، کتێبی ئەرکەکانی حەج لەلایاندا دەخوێندرایەوە و ئەو گوێی لێ دەگرت تا گەیشتە فەرموودەیەک و تیایدا دەیوت، ئەمەش بۆچوونی عەبدوڵای کوڕی موبارەکە و ئێمەش پێمان باشە. عەبدوڵا وتی چی ئەمەی بە ناوی منەوە نووسیوە؟ وتم نووسەری کتێبەکە و ئەوەندە نووسیویەتی، دەڵێ، ئەوەندە نووسینەکەی کڕاند بە دەست تا کوژاندیەوە، هەر دەیوت ئاخر من کێم تا وتەکانم بنووسرێتەوە؟ گەورەترین موژدە بۆ هەموو برا و خوشکانی نێو کاروانی ساڵحان و کە کاروانی ساڵحان دەگرنە بەر و نایانەوێت ناویان دەربکەوێت و حەزیان لە پۆست و لەقەبی زل نییە، سوفیانی کوڕی عوەینە ڕەحمەتی خوای لێ بێت دەربارەی شتێکی گەورە و سەیر دەڵێت، ئیسحاقی کوڕی مونیب دەڵێ، سوفیانی کوڕی عوەینە ڕەحمەتی خوای لێ بێت دەڵێ، ئەو زانا گەورە و مەزنانەی کە لە ئیسلامدا ناسراون، نەناسراون، هەتا ئەو کاتەی کە پێیان ناخۆش بووە بناسرێن. زۆر کەس هەن خۆیان هیچ بوونێکیان نییە و هیچ ڕۆڵێکی گەورەیان نییە چ لە بواری بانگەواز و چ لە بواری خزمەتکردن بە ئیسلام و بیروباوەڕە بێگەردەکەی، بەڵام خەڵکی گەورەیان دەکەن و خەبەریان بەملا و بەولادا بڵاو دەکەنەوە و خۆیشی پێی ناخۆش نییە. بەڵام ئەوەش دوورکەوتنەوەیە لە فیقهی ڕاست و دروستی ئیسلام و لادان لە نەخشە و ڕێبازی ساڵحانە. کە بە سەلەفی ساڵح بەناوبانگن، ئەگینا با گوێ بگرین بۆ کوڕەزاکەی ئەبوبەکری سدیق ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێت، بزانە لەسەر مەرگدا چی بە کوڕەکەی دەڵێت و چ وەسیەتنامەیەکی بۆ دەکات، کە بەڕاستی وەسیەتنامەیە بۆ هەموو لایەکمان، با گوێ لێی بگرین. ڕەجای کوڕی ئەبی سەلەمە دەڵێ قاسمی کوڕی محەممەدی کوڕی ئەبوبەکری سدیق خوا لێیان ڕازی بێت لە نێوان مەککە و مەدینەدا بوو بە مەبەستی حەج یان عەمرە نەخۆش کەوت و حاڵی گەیشتە حاڵی مردن لە سەرمەرگدا کوڕەکەی بان کرد و پێیوت کاتێک مردم بم نێژە و خۆڵ بکە بەسرمدا و جوان دامپۆشە و پاشان قەبلەکەم تەخت بکە و ئاسەواری مەهێڵە و خۆیشت بەجێم بهێڵە و بچۆرۆ ناو ماڵ و مناڵی خۆت نەکەی ها لە پاشان لە ناو خەڵکدا بڵیت باوکم بە ڕەحمەت بێ ئاوا و ئاوا بوو ئەگەر کەسێک زانی تۆ کەوتویتەتە سەر سکەی ساڵحان و ڕەوشتە جوانەکانی ئەوان دووبارە دەکەیتەوە و هات بۆلات و سەرسامی خۆی دەربڕی بەرامبەر گەورەی و خاناسیەکانت تۆ پێی بڵێ من بەو جۆرەش نیم کە تۆ لێم تێگەیشتوویت وەک چۆن ئەمیری باوەڕداران ڕەزای خوای لێ بێت بەم شێوەی کرد لەگەڵ پیاوێکدا ئامری کوڕی حڕە لە ئەبی بختاریەوە دەگێڕێتەوە و دەڵێت پیاوێک هاتە خزمەت ئەپیری باوەڕداران علی کوڕی ئەبوو تاڵیب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت و هەندێ وەسی چاکەی کرد کەشتی چاکەی لە علیەوە بۆ باسکرا بوو ئەمیری باوەڕدارانیش پێی ناخۆش بوو پێی فەرموو، من بەو شێوەیە نیم کە تۆ لێم تێدەگەیت و من بەدەرم لەوەی لە دەروونی تۆدایە. ئەوەش یەزیدی کوڕی ئەسوەدە و گەورەترین وانەی حەزنەکردن لە شوورەتمان پێشکەش دەکات و ئاواتی مردنی خۆی خواست کاتێک زانی خەڵکی زانیویەتی کە خوای گەورە قسە و پاڕانەوەکانی ناشکێنێ و بۆی جێبەجێ دەکات. زانای خواناس، ضحاکی کوڕی قەیس موسڵمانانی بردە دەرەوەی شار بۆ نوێژە بارانە، چونکە ئەو ساڵە وشکە ساڵ بوو، بەڵام نە باران باری و نە هەور هات، ضحاک وتی، کوا یەزیدی کوڕی ئەسوەد، یەزید وتی ئەمەتم، پێی وت تۆ تکا بکە لە خوای عزەوجل تا بارانمان بۆ ببارێنێ. ئەویش هەستایەوە سەر پێ و سەری داخستا گەیشتە ئاستی ناو شانەکانی و باڵەکانی لکاند بە خۆیەوە و وتی، پەروەردگارم! ئەم بەندانەت بە من دەڵێن تکای باران بارینت لێ بکەم و تا سێ جار هاواری کردە خوا ئیتر ئەوەندە باران باری خەریک بوو خەڵکەکە ئاو بیان بات پاشان فەرمووی ئەم کارە منی ئاشکرا کرد لە ناو خەڵکە دەیسا خوایە ئیتر مەم هێڵەرەوە و یەزید دوای ئەوە لە هەفتەیەک زیاتر نەژیا و گیانی پاکی سپارد و مرد هەزاران ڕەحمەتی خوا بڕژێت بەسەر گیانی پاکی یەزید و هەموو گیانی پاکی ساڵحان و هەموو ساڵحانی ناو کاروانەکەمان. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەمجارەشمان تائەڵقەیەکی تر بەخوای گەورەتان دەسپێرین کە خوای گەورە سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەت اللە وبەڕەکاتوه.